سورەتی عەلەق. بسم اللە الرحمن الرحیم. بە ناوی خوای بەخشندەی میهرەبان. اقرأ بسم ربک الذی خلق خلق الانسان من علق. ئەی محمد بخوێنە بە ناوی پەروەردگارتەوە کە هەموو شتێکی دروست کردووە مرۆڤی دروست کردووە لە خوێنێکی بەستوو. ڕزگاری دەبێ؟ ئایا نەیزانیوە کە خوا دەیبینێ؟ کەللا لەئن لەم یەنتەه لەنەسفەعا بالناسیەه. وانیە کە بیری لێ دەکاتەوە بەڕاستی ئەگەر واز نەهێنێ ڕای دەکێشین بە قژی پێشە سەری. ناصیە کاذبە خاطیە. پێشە سەرێکی درۆزنی بەهەڵەداچوو. فلیدع نادیه سندع الزبانیە. ئینجا با ئەو بانگی هاوڕێکانی خۆی بکات، ئێمەش بانگی فریشتەی زەبر بە دەست دەکەین. کلا لا تطعه واسجد واقترب. نەخێر بە گوێی ئەو کەسانە مەکە و کوڕنووش بەرە و لە خوا نزیک بکەوەرەوە.